پاری بیست، بۆچی ئێوە لە کارە چاکەکان پەیڕەوی ناکەن؟ خۆشەویستان، کارێک کە لە سینەما و ڕادیۆدا بەرەنجامێکی باشی دەستخستووە و دەتوانێت پاش گونجاندنی لەگەڵ کات و شوێندا ببێتە مایەی سوودوەرگرتنی ئێوە. نزیکەی نیو سەدە لەمەوبەر، بڵاوکراوەی فیلادلفیا یونینگ لەلایەن گروپێکەوە کەوتە بەر هێرش. هەڵبەتە بە شێوەی پڕوپاگەندەی نەرێ بوو. پڕوپاگەندەچیەکان بەو تۆمەتە بەڵگەدارانەی کە ئاراستەی بڵاوکراوەی فیلادلفیا ئیونینگیان دەکرد، لە دژی ئەوە چپەچپێکی مەترسیداریان دەستپێکردبوو. نیازی پاشەکشێکردنیشیان نەبوو. لێواری تیژی هێرشەکانی ئەوان ئاراستەی بێبایەخی بابەتەکانی بڵاوکراوەی فیلادلفیای فیا یونینگ بوو، لە میانەی ئەودا ئاگاداری ئەو کەسانەیان دەکردەوە کە بە نیاز بوون لەو بڵاوکراوەیەدا پڕوپاگەندە بڵاو بکەنەوە، بەوەی کە ئەو بڵاوکراوەیە شوێنپێیەکی بێ بایەخ و بەهایە بۆ پڕوپاگەندەکانی ئەوان و بگرە مەترسیداریشە. بۆ ڕووبەڕووبوونەوە لەگەڵ هەوڵەکانی بەدخوازان کارێکی دەستبەجێ پێویست بوو، چونکە درێژەی ئەو چپە تف و ورتە ورتە مەترسیدارە بەسەر مێشکی خوێنەراندا کاریگەری نەشیاوی دادەنا و ئەمەش بۆ بڵاوکراوەی فیلادلفیا یونینگ زیانبار بوو بەڵام ئەم کارە خێرا و دەستبەجێیە چۆن دەکرا بەڕێوەبەری بڵاوکراوە دەبوو چی بکات؟ بەڕێوەبەر و خاوەن ئیمتیازی بڵاوکراوەی فیلادلفیا یونینگ لەو ڕۆژەوەی کە سەختترین هێرش ڕوویدابوو هەستا بە کارێکی زۆر جوان ئەو هەموو بابەتەکانی بڵاوکراوەکەی پۆڵێنبەندی کرد و وتارەکان و هەواڵەکانی کان و ڕاڤەکان و لە یەک ڕیزبەندی مەنتیقیدا بە شێوەی کتێبێک چاپ کرد. جێی سەرنجە کە بابەتەکانی ژمارەیەکی بڵاوکراوەی فیلادلفیا گۆڕرا بە کتێبی سێ سەد و هەشت لاپەڕەیی. وەها کتێبێک لەو ڕۆژگارەدا بە لای کەمەوە دوو دۆلار بایەخی هەبوو، لە کاتێکدا کە هەر ژمارەیەکی فیلادلفیا تەنها بە دوو سەنت بوو. چاپ و بڵاوکردنەوەی کتێبی ناوبراو ئەم بابەتەی سەلماند کە بڵاوکراوەی هێرش لەسەر کراو لەخۆگری بابەتگەلێکی بەسوودی زۆر بووە و زیاتر لە چەند دۆلارێک نرخی هەبووە لە کاتێکدا خوێنەرەکانی ئەو بڵاوکراوەیە تەنها دوو سەنتیان داوە. پۆڵێنکردنی بابەتەکان ئەم مەسەلەی سەلماند کە نووسەرانی فیلادلفیا ئیونینگ هەموویان خاوەنی واقیعبینی ئاشکرای و ئامانەتدارین لە گواستنەوەی بابەتەکاندا، بایەخ و بەهای فیلادلفیا ئیونینگ کاتێ دەرکەوت بابەتەکانی لە کەنار یەکتردا ڕیزکران و بەها کەمەکان گۆڕران بە بەها واقیعییە سەرنج ڕاکێشەکان و دەمی بەدخوازانی دەمکوت کرد. کتێبی پڕوپاگەندە لە فرۆشیاریدا کە بەرهەمی کۆفمانە لەگەڵ ئەوەدا کە ساڵەها لە نووسینی ئەو کتێبە تێدەپەڕێت و بابەتەکانی لەگەڵ بازاڕ پەیداکردنی ئەمڕۆدا وەها هەماهەنگی ئەوتۆی نییە بەڵام لەگەڵ ئەوەش لەخۆگری بابەتی ورووژێنەر و سەرنجڕاکێشە. بەڕێزان نووسەر لە پیشاندانی گرنگی شێوازەکانی پڕوپاگەندە کۆمەڵە نموونەیەک دەهێنێتەوە کە لەوانە پڕوپاگەندەی سەلاجەی ئەلکترۆلۆکسە. نووسەر لەم بارەیەوە دەنووسێت، فرۆشیارانی ئەلکترۆلۆکس لە کاتی فرۆشتنی سەلاجەدا لە پاڵیدا ڕادەوەستان و شقارتەیان دادەگیرساند، بۆ ئەوەی موشتەری قەناعەت بکات کە دەنگی داگیرساندنی شقارتەیەک وەک لە دەنگی سەلاجەیەک لە کاتی ئیشکردندا زیاترە. نموونەیەکی تر، سایروس ڕوبا کە هەوڵی زۆری دەدا تاکوو کەتەلۆگی کڵاوە بەرهەمهاتووەکان لە کارگەکەی ئەودا واژۆی ئانسارزن ئەستێرەی بەناوبانگی پێوە بێ. کرایسلەر فلیمەکانی ناچار دەکرد تاکوو لەسەر ئۆتۆمبێلەکانی بە پێوە ڕابوەستن تاکوو بەم جۆرە پتەوی ئەو ئۆتۆمبێلانە دەربخات. جۆرج ولبوم لەو باوەڕەدا بوو کە ئەگەر ئاگادارکردنەوە جووڵاوەکانی پشت و شەی مەعرەزەکان لە جووڵە بخەن ئەوا لە سەدا هەشتای بینەران کەم دەبنەوە. ناوی میکی ماوس لەسەر هەر یاریەکی منداڵان هەبێت دەبێتە هۆی فرۆشتنی. کۆمپانیا فڕۆکەوانیەکان بە گرتنی وێنە هەواییەکانی شارە گەورەکان و نمایشکردنیان موشتەری بۆ خۆیان دەستەبەر دەکەن. شیرینی فرۆشەکان و میوە فرۆشەکان بە چەسپکردنی گڵۆپی ڕووناکی جۆراوجۆر لەسەر کاڵاکانی خۆیان ڕای موشتەریەکان بۆ خۆیان دەستەبەر دەکەن. بەڕێز ڕیچارد بردن و ئولوین بوس مامۆستایانی زانکۆی نیۆیۆرک پانزە هەزار جار لەگەڵ فرۆشیاراندا چاوپێکەوتنیان کرد و بەرهەمی کاری خۆیان لە کتێبێکدا بە ناوی چۆن دەتوانرێت لە مشتومڕدا سەربکەویت بڵاو کردەوە ئەوان بنەمای ئەزموونکراوی خۆیان لە وتارەکان دەخستە ڕوو لەسەر ئەم کتێبە فیلمێک ئامادەکرا کە لە سەداها دامەزراوە و کۆمپانیادا نمایش کرا. ئەوان بەم هۆکارە فرۆشیاران فێردەکەن کە ڕێگە و شێوازی فرۆشیاری چییە، لەم بەرهەمەدا بە فرۆشیاران وتراوە کە لە چ کارێک دەبێت خۆیان بەدوور بگرن و لە چ شتانێک دەبێت سوور بن و چ ڕێگەیەک بگرنە بەر، ئەمڕۆ دونیا دونیای وێنە و نمایش و پیشاندانە، دەرخستنی ڕاستیەکان بە تەنیا بەس نییە، دەبێت لە هەوڵی بەرجەستەکردنی ڕاستیەکان بین، بۆ سەرکەوتن هیچ چارەیەک نییە جگە لەوەی هەموو شتێک لە پۆششێکی جوان و دڵخوازدا پیشانی خەڵک. بدەین ئەگەر لەم نمایشەدا ڕای خەڵکی دەستەبەر بوو ئەوا سەرکەوتنیش بەدەست هاتووە. لە شێوازی بێوێناکردنی ڕاستیەکاندا سوود لە ڕادیۆ، تەلەفزیۆن و سینەما وەردەگیرێت، ئێوەش ئەگەر دەتانەوێت سەرنجی خەڵکانی تر بۆ خۆتان دەستەبەر بکەن ئەم ڕێگەیە بگرنە بەر. ئەو کەسانەی کە پسپۆڕن لە بواری ڕازاندنەوەی شووشەی مەعرەزەکاندا ئەم خاڵەیان لەبەر چاوە کە لە خوارەوە دەیگێڕمەوە. یەکێک لە بەرهەمهێنەرانی مەرگە مووش بە هەریەکە لە نوێنەرانی فرۆشی خۆی دوو مشکی زیندووی داکوتا لە مەعرەزەکانی خۆیاندا نمایش بکەن. تا ئەو کاتەی ئەم مشکانە زیندوو بوون و لە مەعرەزەکەدا ئەمسەر و ئەوسەریان دەکرد، فرۆشی دووکانەکە لە پێنج ئەوەندە تێپەڕی دەکرد. جیمز با بوینتون کە لە کارمەندانی یەکێک لە دامەزراوەی بەرهەمهێنانی ئامێری ئارایشکردنە لە ئەمریکادا، ڕاسپێررابوو کە هەستێت بە ئامادەکردنی لیستێک لە نرخی جۆرەکانی کەلوپەلی ئارایشکردن و جوانی لە بازاڕدا. ئەم کارە بۆیە درابووە بە ڕێز بوین تون چونکە ڕکەبەرەکانی دامەزراوەی ناوبراو هەستان بە دابەزاندنی نرخەکانی خۆیان و لەم پەیوەندێشدا دەیانگووت و بانگەشەیان دەکرد کە گوایا باش بوونی کاڵاکانیشیان هەر زیادی کردووە. بوین تون لەم بارەیەوە وتی، کاتێ کە بۆ ڕاگەیاندنی ئەنجامی کارەکەم چوومە ژووری سەرۆکی دامەزراوەکە لەو شێوازانەی کە بۆ لێکۆڵینەوە سوودم لێ وەرگرتبوون بەرگری بکەم بەڵام سەرۆک بەو پەڕی کە لە ڕەقیەوە هەوڵی دا تاکو قەناعەتم پێ بکات کە کارەکەم هەڵە بووە. من کە دەمزانی کارەکەم هەڵە نەبووە لە بەرامبەر سەرۆکدا پاشەکشەم نەدەکرد. ئەو ڕۆژە کاتی هەردوو کەسەکەمان بە خۆڕایی بەفیڕۆ چوو، ئەنجامێکمان نەبوو. ڕۆژی دوایی کە بڕیار بوو بچمە سەردانی سەرۆک، دەستەودامێنی شێوازێکی تر بووم لەمەڕ بەرگری کردن لە بەرهەمی کاری لێکۆڵینەوەکانی. کاتێ چوومە نووسینگەی سەرۆکەوە ئەو خەریک بوو بە تەلەفۆن قسەی دەکرد. من لەو هەلە سوودم وەرگرت و جانتاکەم کردەوە. سی و دوو قوتووی کرێم و پاودەرم لە سەر مێزەکەی ڕیز کرد. ئەو هەموو ئەم بەرهەمانەی دەناسی کە ڕکەبەری بەرهەمەکانی خۆی بوون. من لە سەر هەر قوتوویەک بەرەنجامی لێکۆڵینەوەکانم نووسی بوو. بەرچەسپی لە سەر قوتووەکان لە واقیعدا پیشاندەری ئەم هەوڵە بوو کە من لە کارەکەمدا سەرفم کردبوو. هەبوونی قوتووەکان و بەرچەسپەکانیان بووە هۆی ئەوەی کەچیدی مشتومڕ دروست نەبێ. سەرۆک یەکەیەکە قوتوەکانی هەڵگرت و بەرچەسپەکەی سەریانی خوێندەوە پاش ئەوە وتوێژێکی دۆستانە دەستی پێکرد ئەو بەبەرهەمی لێکۆڵینەوەکانم زۆر پەیوەست بوبو ئەمە لە حاڵێکدا بوو کە بەر لەو گفتوگۆیە ئەو تەنها دە خولەک مەجالی پێدابووم تاکو بەرهەمی کارەکەمی بە کوردی بۆ بەیان کەم دە خولەک تێپەڕی بیست خولەکی تر ڕۆیی چل خولەک پەنجا خولەک یەک سەعات چەند خولەکێک لە سەعاتەکە لایدابوو گفتوگۆی ئێمە هەروا بەردەوام بوو باسەکەش لە ڕەهەندی دڵخوازی مندا هەنگاوی بوینتون لە کۆتایی بەسەرهاتەکەی بۆی ڕوونکردینەوە، لە چاوپێکەوتنی دووهەمدا هەمان ڕاستیەکانی چاوپێکەوتنی یەکەمم بەیان کردبوو، بەڵام لە دیداری دووهەمدا لە هونەری بەرجەستەکردن و وێناکردن سوودم بینی، بەڵام ئەو بەرەنجامەی کە لە دیداری دووهەمدا دەستم کەوت لەگەڵ بەرەنجامی دیداری یەکەمدا هیچ بەراورد نەدەکرا، ئێستا لە دیداری دووهەمدا لە سەدا سەد گەیشمە ئەوەی کە دەمویست. کەواتە ئەگەر دەتانەوێ خەڵکی ناچار کەن بە پێی مەیلی ئێوە ڕەفتار بکەن ئەوا بیروباوەڕ و بابەتە جێ سەرنجەکانی خۆتان بە جۆرێکی جوان و لە دڵدا شیرین بەرجەستە بکەن تا دەتوانن بە شێوەیەکی سەرنجڕاکێش نمایشیان بکەن.